قەیرانە ئەوەی لەم کاتەدا قسە و باسی مسلمانە حەجی ماڵی خوا و جەژنی قوربانە کە هێمای خەبات و بەرخۆدانە ڕۆژی ڕزگاری مرۆڤەکانە دژی شیرک و ستەم و تاوانە یاخوا پیرۆز بێ لە هەرچی مسلمانە بە تایبەت خەڵکی ئەم کوردستانە و تایبەتتر ئامادەبوانی ئەم مزگەوتانە خوایە عەفومان کەی لە هەرچی گوناه و تاوانە بەڕێزان و خۆشەویستان لە وتاری ڕابردووماندا باسی مانا و مەبەستی قوربانیمان بۆ کردن چونکە کە دەوترێ جەژنی قوربان واتە جەژنی قوربانی کردن بۆیە دەبێت تۆ پێشێ حیکمەت و فەلسفەی قوربانی بزانی و لە وتاری ئەمڕۆیشماندا بە پشتیوانی خوای گەورە و لە خزمەت ئێوەی بەڕێزدا باسی مانا و مەبەستی جەژنەکە ئەکەین چونکە ئینسانی ژیر ئینسانی عاقڵ دەبێ لە بەرامبەر هەموو ڕووداوەکان هەڵوەستە بکا، سەرنج بدا و بزانین ئەم جەژنی قوربانە لە چییەوە هاتووە و چۆنە و مانای چییە؟ جەژن دەمانگێڕێتەوە بۆ داستانی سەییدونا ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ بۆ چوار هەزار ساڵ بەر لەم کاتە، بەڵێ بەڕێزان دەمانگێرێتەوە بۆ ئەو کاتە کە لەو داستانەدا هەموو بیستوتانە و دەزانن بەڵام زۆر شتی گرنگ لە خۆی دەگرێ ئەو داستانە ئەو چیرۆک و بەسەرهاتە قورآانیە کۆمەڵێشتی زۆری لە خۆی گرتووە بەڵام لە هەمویان گرنگتر دوو شتی زۆر زۆر گرنگی لە خۆ گرتووە یەکەمیان جەژنی قوربان واتە قوربانیدان بە هەموو شتێک لە پێناوی ئیمان هەموو شتێک بڕوە ماڵ بڕوە سەر بڕوە و هەروەها کوڕ و ماڵ و حاڵ بەس ئیمانەکە نەڕوە بەس ئیمانەکە لە دەست نەچێ وەکو پێشەوا ئیبراهیم وای کرد دووەمینیشیان لەو داستانەدا جێڕانەوەی مافی مرۆڤ کە پێشتر ئینسان سەردەبڕا بۆ بتەکان و بۆ ڕووبارەکان و بۆ ئەستێرە و مانگەکان بەڵام داستانی سەیدونا ئیبراهیم کە هات جارێک کە مافی مرۆڤی جێرایەوە و ئەبێ هەموو شتێک لە خزمەت مرۆڤدا بێت و ئەبێ ئاژەڵ سەر ببڕێ لە جیاتی مرۆڤ بۆیە بەڕێزەکان ئەوەی کە زۆر زۆر گرنگ بێت بەڕاستی بەڕاستی ئەم دوو شتەیە یەکەمیان ئیمان دووەمیان مافی مرۆڤ کە لە چوارچێوەی ئیماندایە مافی مرۆڤ بۆیە پێشەوا ئیبراهیم سەلامی خوای لەسەر بێت بەڕاستی هەموو شتێکی بەخت کرد لە پێناوی ئیمانەکەدا هەموو شتێکی سرف کرد لە پێناوی ئیمانەکەدا ئەوە تا کاتێک کە ئەو هات خەڵک مانگ و ئەستێرەیان دەپەرست کە دەڵێن ئەشتارەکان عشتارەکان لە ئەستارەوە هاتەوە ئەستار لە ستارەوە هاتووە ستار بە ئینگلیزیانی ئەستێرە کاتی خۆی لە عێراق لە بابل ئەستێرەیان دەپەرست سەردەمی ئەو سەردەمی ئەستێرە پەرستی بوو سەردەمی بتپەرستی بوو بۆیە پێشێ بە قسە پێی وتن بە نەزەری پێی وتن کە ئەم بتانە ئەم ئەستێرانە خوانین من نامەوێ پاشان مانگ هەڵات وتی ئام ئەمایان زۆر گەورەیە ئەمایان خوای منە کەویش ئاوا بوو وتی نە خوایەک ئاوا بێ من نامەوێ پاشان کە ڕۆژ هەڵات وتی ئەمان هەرە گەورەکەی ئەمە خوای چاکە کە ئەویش ئاوا بوو وتی نا ئەویشم ناوێ خوایەک ئاوا بێ نامەوێ ئەمە ئەدەبی منازەرەیە بۆ ئەوەی خەڵکەکەی تێبگەێنێ ئەینا سەیدنا ئیبراهیم قەت بتی نەپەرستووە و مانگ و ڕۆژی نەپەرستووە بۆیە لە کۆتاییا فەرمووی ئینی بەریئم مما تشریکون وتی من بەریم لەوەی ئێوە خۆی بۆ سەرقاڵ دەکەن و دەیپەرستن بەڵێ بەڕێزەکانم دوای ئەوەی کە بە ئەدەبی منازەرە و بە قسە تێنەگەیشتن ئەوجا بە عەمەلی چوو تێیگەیاندن چوو بتەکانی شکان پێشەوا ئیبراهیم بتەکانی شکان بەڵێ بتشکاندن یعنی چی یەعنی تۆ خوای ئەو خەڵکە لەناوبەری دەی ئەو کاتە تەبان خستیانە لیستی ڕەشەوە حتممە خستیانە لستی تیرۆرەوە وە گرتیان و بردیان پێشەوا ئیبراهیم سەلامی خوای لەسەر بێت بەڵێ هەموو شتێک لە پێناوی ئیمانەکەیدا لە پێناوی بەختەوەری گەلەکەیدا ئەوەیە کە ئەوەیە کەوا قوربانیدا بە ڕۆحی کەچوو بتەکانی شکاند ئاخر ئەو مجازەفەیە بە ڕۆح گرتیان و بردیان ئەوجار قوربانیدا بە جەستەی ئەویش ئەوە بوو کە خستیانە ناو ئاگرەوە بەڵام ئاگر نەیسوتان وتی چی حەسبی اللە ونعم الوکیل هەر خوان بەسە ئێوەش بەڕێزەکانم هەمومان ئەگەر کەوتینە تەنگانەیەکی قورسەوە بڵێ حەسبی اللە ونعم الوکیل دوعاکەی سیدنا ئیبراهیم دووبارەکەنەوە دڵنیا بە ڕزگارتان دەبێت لەو ناڕەحەتیە بەڵێ سەیدونا ئیبڕاهیم سەلامی خوای لەسەر بێت بە ڕۆحی خۆی قوربانی دا بتەکانی شکان بە جەستەی قوربانی دا خستیانە ناو ئاگرەوە بە ماڵ و مناڵی قوربانی دا ماڵی بەجێهێشت مناڵەکەی ئامادە بوو سەری ببڕێ خێزانەکەی لەو چیاو چۆڵەی مەکە لەو شاخە ڕەخە ئەموو هەموو قوربانی دانە لە پێناوی چی بوو لە پێناوی ئەوەی کە ئیمانەکەی سەلامەت بێ چونکە بەڕاستی ئەگەر هەموو دنیا بەریتەوە خۆت بدۆڕێنی بە هیچ ناچێ چونکە بەڕاستی ئەگەر ئیمان نەبوو ئەمان نامێنێ ئەو کاتە کوندەبوو لە جێی بولبول دەخوێنێ بۆیە ئیمان زۆر گرنگە بەڕێزەکانم ئەگەر ئیمان نەبوو هەموو شتەکان پێچەوانە دەبنەوە کە پێچەوانە بوونەوە ئەو کاتە پەنا بەخوا دکتۆر دەبێ بە دیکۆر فەیلەسوف دەبێ بە فەیلەفلوس ئەو کاتە گەشتی ژیان دەبێتە قەیران، ئەو کاتە شۆڕش دەبێت بە شەوەڕەش، ئەو کاتە مافەکان پێشێل دەکرێت، ئەو کاتە هەموو شتەکان سەرەوبن دەبن، هەروەکو بە چاوی خۆمان زۆر شت دەبینین، کە ئیمان نەماوە ویژدان نەماوە، کە ئیمان نەما عەدالەت نەما، کە لە خوا نەترسا لە هیچ شتێک ناترسێ. هەر دەڵێ ئی خۆم بۆ خۆم ئی تۆش دەخۆم بۆیە بەڕێزەکانم کە ئێستا دەبینی خەڵکێکی زۆر هەر دەڵێن پارە هەی پارە عالم بۆی شێت و هارە لە شوێ بوو لەوێ و ناچارە ناڵێ حەرامەیان حەڵاڵەیان ئەوانە زاڵ من هەرچی بێ بەس پارەی دەستکەوێ والله کە ئیمانی تیانە بوو پارە ئەژدی هاو مارە بۆیە پێشەوا ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ هەر ئیمانەکەی مەبەست بوو بەڕێزەکانم تۆ ئەگەر ئیمانەکەت هەبێت تەواو وەڵا مامۆستا فڵان کەس هەر بۆ خۆت سەلامەت بی کورە هەر ئیمانەکەم سەلامەت بێ وەڵا بۆ خۆم سەلامەت نابم نەخۆشیم لە پێشە زەلیلیم لە پێشە مردنم لە پێشە مقەدەراتی زۆر هەر دەبێ بمرین وەڵا بۆ خۆتان سەلامەت بن بابە ئیمانەکە سەلامەت بێ خەمی ئیمانەکەتان بێ دڵنیا بە بۆ خۆی سەلامەت نابێ بۆ خۆی هەر دەبێ بمرێ لانی کەم بۆیە بەڕێزان و خۆشەویستان بەڕاستی مەسەلەی ئەم جەژنی قوربانە واتە قوربانیدان بە هەموو شتێک لە پێناوی سەلامەتی ئیمانەکەت ئەوە بۆ ئیمانەکەت ئەوە بەلاوەند بەلاوە کەم و کورتە ئەوە نیە حەدیث لە دوعاکە دەفەرمی اللهم لا تجعل مصیبتنا في دیننا ئەها دین چەند گرنگە ئەها ئیمان چەند گرنگە بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست دەبێ ئێمە بە هەموو شتێک قوربانی بدەین لە پێناوی پاراستنی ئیمانەکەمان و سەیدنا ئیبراهیم کە بتەکانی شکان پێی گوتن بابە ئەم بتە هیچ سەڵاتیان نییە ئەگەر بتێ خوابێت چۆن ئەتوانی بیشچێنی ئەگەر بوزا لە ئەفغانستان تەقاندیانەوە قسەمان لەسەرەوەی نییە کارێکی چاچیان کردیان خراپ بەڵام ئەگەر بوزا خوا بواە چۆن ئەتەقێنرایەوە چەند ساڵەت سوزدەی بۆ دەبن و حیوانی بۆسە دەبڕن ئەگەر سیدنا عیسا سەلامی خوای لەسەر بێ خوا بێ یان کوڕی خوا بێ هەر خزمی خواش بێ چێ ئەتوانێ ئەعدامی بکە وەڵا کەس ناتوانێ ئەعدامی بکە خۆ کاکە لای خۆمان کابرا هەر خزمی مەسوولە هەر ئەوە تا مەرحەباش دەکە کەس نایەر بە لێدا بڕوە ئەی ئەمەگە کوڕی خوا بێ نەعوذ بالله یان خوا بێ چێ ئەتوانێ ئەعدامی بکە هەر بە عەقڵ بابیر بکەینەوە کەواتە عیسا خوا نییە بەندەی خوایە پێغەمبەری خوایە کەواتە موسا خوا نییە کەواتە بدەکان خوانین کەواتە سێرۆمان خوانین ئێساش وریابن بتی سەردەمان گەلێک زۆرە ها بە بزانی و نەزانی خەڵچێک هەیە هەوا و ئارەزی کردێتە خوای خۆی خەڵچێک هەیە بەندەی دینار و دۆلارە خەڵچێک هەیە بەندەی ئەم و ئەوە شەر لەسەر ئەم و ئەو دەکا بەس لەسەر خوا و دینەکەی نایکە بۆ دەبێ وریابین هەم قوربانیدان بە هەموو شتێک لە پێناوی سەلامەتی ئیمانەکە بۆیە دەبێ ئێمە ئاوا بیر بکەینەوە ئەوە سەیدونا ئیبراهیم ئاوامان پێ دەڵێ مانا مەبەستەکانی جەژنی قوربان ئاوامان پێ دەڵێن و هەروەها پێمان دەڵێ سەیدونا ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ وەک باوکێکی دڵسۆز خەمی مناڵەکانی و کوڕەکەی بووە خەمی خزمەکانی بووە کە فەرموویەتی وەجنوبنی وەبەنی ئەن نەعبود الأصنام خوایە خۆشم و من و کوڕەکانم بت دوور خەیەوە لەوەی کە بت بپەرستین ئەوە تا داوای ئیمامەتی بۆ خۆیشی و بۆ کوڕەکانی و بۆ زڕیەتەکەی کردووە فەرموێتی و من ذڕیەتی خوایە ئەو ئیمامەتی و پێغەمبەراتیە بدەی بە کوڕەکانیشم بەنە نەوەکانیشم بەڵام خوای گەورە فەرمووی لا ينال عهد الظالمین هەر کەسێک ستەمکار بێ و زاڵم بێ لە ڕێی من لابدا ئەوە ئەو شتەی پێناگا با کوڕە پێغەمبەریش بێ وە کوڕەکەی حەزرەتی نوح ئەوە نابێتە کوڕی چاک و ئەهلی تۆ و نابێتە پێغەمبەر با کوڕە مەلاش بێ بڵە وڵا کوڕی ما حاجی مامۆستا مەلا فڵان کەسە نا ئەگەر لەسەر ڕێبازی دین و مەلایەتەکەی نەڕوا هیچ نییە با کوڕە شێخیش بێت ئەوە کوڕی حاجی شێخ فڵان کەسە بەخوا هەر ناچاری نا جاری وایە شێخەکە زۆر پیاوێکی بەرز و بەڕێز و بە حرمەتە بەس کوڕەکەی ئارەخۆر و نوێژنەکەر و دوو لە ڕوتان بێدینە و کوڕە مەلایەکەش وە کوڕە حاجیەکەش وا جاری وایە بۆیە دەبێ وریابین لا ينال عهد الظالمین هەر کەسێک زوڵمی کرد و لەسەر ڕێبازی دینەکە نەبوو کوڕی هەر کەسێک بێ نای خوا لای خوای گەورە خەڵچینە ئێوەش دەبێ ئەوە بزانن و ئەوە حەقیقەتێکە چونکە ئەوە بە میراتی بۆ خەڵک ناچێ بەڵێ سەیدونا ئیبراهیم وەک باوکێکی دڵسۆز پێشەوامان سەیدونا ئیسماعیل وەک کوڕێکی گوێڕایەڵ ئامادە بوو باوکی سەری ببڕێ کوڕی ئێستا باوک و دایکیان دەکوژن فڕیان دەدەنە خەڵوەتگەی پیری هیوایان هەیە حساب بۆ دایک و باوکی ناکە بە تایبەتی کامەیان ئەوانە کە بابنی بەدینەوە چ شاید بە کوڕێکە جگەرە چێش و نێرگە لە چێش و قومارچی و چ شایەت بە کوڕێکە سەرهۆش سەرخۆش و بێهۆش بێت لە ڕێبازێکی بێدینی بڕوات وەڵاهی کەسێ وەفای بۆ خواکەی نەبێ وەڵاهی وەفای بۆ دایک باوکیشی نییە وەڵاهی کوڕێک وەفای بۆ باوکی نەبێت وەڵاهی وەفای بۆ گەل و خەڵک و خاچیش نابێت سەیدنا ئیسماعیل وە کوڕێکی گوێڕایەڵ کوڕەکان ئێوە تا چەند لە خزمەت دایک و باوکتاندان ئەمە پرسیارێکە وەڵامەکە لای خۆتانە و هەروەها هاجرە خاتون وەک دایکێکی دڵسۆز ئەوتی مادام بە فەرمانی خوایە لەو سەحرا و چۆڵە بەجێی هێشت ئەی ژنانی ئێستا وەڵا دەڵێ هەر مۆدێل هەر مۆدێل جاوە کەی ماڵە ئەوە کەی حاڵە ئەوە کەی پیاوە بەردەوام زۆرێکیان ناشکوری دەکەن پەنا بەخوا هەمویان ماڵی سیدنا ئیبراهیم بە خێزان و بە کوڕ و بەخۆیەوە محمدیش دینێکی ئیبراهیمیە بەڕێزەکانم بۆیە بەداخەوە زۆرێک لە خێزانەکان ئاژاوەی تایە مشکیلەی تایە کێشەی تایە بەوە دەزانی کە پرسیارمان زۆر لێ دەکرێت ئەو کێشانە بەداخەوە هەندێک خێزان هەر بە ڕووکەش ماوە ئەگەر خێزانەکان بەختەوەر نەبوون کۆمەلگا بەختەوەر نابێ ئەگەر کۆمەلگا بەختەوەر نەبوو ژیانی دنیا و دوا ڕۆژمان دەڕوە بەڵێ تۆی مسلمان دەبێ ئەسلم تو لە ڕبی العالمین تەسلیمی دینی خوابی نەک بڵێ وەڵا ئەمن ئەوەم بە کەیفی هەیە بەخوا نوێژ و ڕۆژوو دەکەم بەڵام بەخوا قوربانی ناکەم و بڕوام بە ڕیژ نییە و بە سیواوک نییە و بەخوا ئەمەیان باشە و ئەمەیان خراپە دەبێت تەسلیمی هەموو دینی خوابی دەنا دینەکەت وەرناگیرێ و نوێژ و ڕۆژەکەشت وەرناگیرێ هەر لەم چیرۆکەدا پێمان دەڵێ بۆ خواژیان نەک بۆ خۆشیان خەڵکێک هەیە بە زۆری بۆ خۆی دەژیا چۆن سەروبەری خۆی تێرکا چۆن کۆشک و تەلارەکەی پڕکا خەڵکێک هەیە هەر بۆ خۆی دەژیا خەڵکێکی شەیە بۆ بۆ خەڵک دەژیا هەر خەڵک ڕازی بێ مهم ئەو جەماعەتە لەم توڕە نەبێ توخوا با فڵانکەسیش گلەیمان لێ نەکا تەنانەت جاری وا هەیە هەندێک لە مامۆستایانی ئاینیشمان لەبەر ئەوەی کەوا خەڵکێکی نەزان گلەیان لێ نەکا هەندێک لە دینەکەیان داپۆشیوە بە ناوی حکمت و کۆمەڵە پینە و پەڕۆشیان بۆ کردووە بۆیە ئێمە دەبێت بۆ خوا بژین کە بۆ خوا ژیاین ئەو کاتە کۆمەڵێک لە خەڵکی مسلمانیش ڕازی دەبێ و خەڵکی بێدینیش خەڵکی نەزانیش هەر لێت ڕازی نابێ بەڵام من خوام لێ ڕازی بێ کێشە نییە خۆ هەموو خەڵکە لەخوا پێغەمبەر ڕازی نییە هەتا لە من ڕازی بێ و هەروەها معنای جەژنی قوربان گێڕانەوەی مافی مرۆڤە کە پێشتر مرۆڤەکان سەردەبڕان لە بۆخ بۆ بتەکان بۆ دار و بار بەڵام خوای گەورە کە فەرمانی کرد بە پێشەوە ئیبراهیم و و هەروەها وەفەدەیناه بذبح عظیم هەر لەو ڕۆژەوە ئیتر زەلام سەربڕین نەما مافی مرۆڤ لە ئیسلامدایە دینی ڕاستەقینە مافی مرۆڤی تێدایە خەڵکانێک هەیە هەر دروشم و شیعارە جارێکیان سێ چوار کەس لە لیژنەی مافی مرۆڤ هاتن سەردانیان کردم لە شوێنێک و هەندێک ڕێنمایی هەبوو پێیان وتم من ژوتم وەڵاهی ئێوە لە لیژنەی مافی مرۆڤ ناچن سبحان الله ملیان و شان و شەوکەتیان زۆر قەڵەو ئەسور بوو یەکیان ورجیشی هەبوو وتم ئێوە مادام لە خەم مافی مرۆڤ نابێوەندە قەڵەو بن نابێ زلوم مل و ئەستور و ئاورکتان نەبێ چونکە ئەو خەڵکە داماوانە دەبێ خەمی بۆ بخۆن خەفەتی بۆ بخۆن دیارە شتەکە یعنی یعنی بەڕاستی مافی مرۆڤ لە ئیسلامدا هەیە خۆ ئەو دروشمە لە مێژە بەرز کراوەتەوە بەڵام چونکە ڕاست نییە ئەوە حاڵی مافی مرۆڤ دەبینن کەەوە بەڕاستی بەڕاستی جێگەی بەزەیە و جێگەیەوەی ئینسان بەزەی بە ئینسانیت دادێتەوە بەڵێ پاشان مانای جەژنی قوربان پاکردنەوەی دڵەکان خوا با دڵەکان ساف بێ دنیا هەندی ببەرەوە نیە پێچی مێزەرێکە سێ ڕۆژە پێمە سەلەم فەرمووی ئەها ئێستا یەکێک دێتە ژوورەوە ئەوە ئەهلی بەهشتا کە تەماشایان کرد یەک زەلام بوو سێ ڕۆژان یەکێ لە هاوڵان چوو بە دوای کەوت سێ ڕۆژ سێ سەو شێ ڕۆژ لە ماڵەکەی مایەوە هەر عیبارەتیشی ئاسایی دەکرد و وتی وەڵی پرسیارەکەم ئەوەیە پێمە سەلەم ئاوای گوتە تۆ ئەهلی بەهشتی بزار حکمەتەکە چییە؟ وتی واللهی هەرچی غەل و غەش بێ لە دڵی مندانێ بەرامبەر مسلمانان گومانی خراپ حەسوودی غەرەز حقد هیچ شتێکم بەرامبەر موسڵمانان نییە ئەی چی لە موسڵمانان دەکەی لە ناو مزگەوتدا دژایەتی برا موسڵمانەکەی دەکا بەڵام بۆ بێدینانیش بێدەنگە بەرامبەر موسڵمانان زمانی درێژە بێڕێزی دەکا بۆ بێدینانیش دەنجێ ناکا و دڵە پارەکەمە بە هیچ کەم ناوێ نا موسڵمان بەرامبەر موسڵمان غەل و غەشت نەبێ حەسوودی و غەرەزت نەبێ دڵێکی ساف و پاک بۆ ئەوەی هەم لە دنیاشدا لە خۆشیدا بژین و هەم دڵێکی سافمان هەبێت ئللا من ئەتە الله بقلب سلیم ئللا قلب و دڵی سەلیم نەبێ بۆ قیامەت فریاد ناکەوێ بەڵێ جەژنی قوربان واتە پاکردنەوەی دڵەکان پاکردنەوەی جەستە و هەروەها تازەکردنەوەی وعد و پەیمان و هەروەها تازەکردنەوەی خزمایەتی و کەسایەتی و جیرانەتی و هاموشۆ چونکە لەم ڕۆژگارەدا بەڕاستی هاموشە و سلێ ڕەحم زۆر زەعیف بووە خزمایەتی زۆر کاڵ بۆتەوە خەریکە بڵم هەر نەماوە دەی لەم جەژنانەدا با فریای خۆمان کەوین بازاڕی خزمەتی و کەسایەتی و جیرانەتی گەرم کەین و خەمی خۆمان بکەین چونکە ژیانی خۆمان بەدەست خۆمانە و وا بزانە ئاخیر جەژنە وا بزانە ئاخر قوربانیتە وەڵی ساڵی پار خەڵکانێکمان لەگەڵ دەگەڕا بە ماڵانەوە وەڵی ساڵی پار خەڵکانێک قوربانی کردووە ئێستا وا لە ژێر گڵا کەوتووە بۆ خۆی بێناس بەڵێ بەڕێزەکانم وابزانە ئاخر قوربانیتە حەیوانەکە سەربڕە فەصلی لربک وانحر خۆ ئەوە هەموو لە بەرتانە سوڕی سوڕی کەوثەر دەی مادام وایە ئەگەر هاتە قوربانی بکە وابزانە ئاخر قوربانە جارێک کە قەت نایکەیەوە مەڵەت خۆ ئەگەر مردم بۆم بکەن زوو خەمی خۆت خۆ وابزانە ئاخر جەژنیشە جارێک کە جەژن نابینیەوە چونکە مردن زۆر نزیکە وەڵاهی پێ ئیمام عمر فەرمووی بە عەبدوڵای کوڕی عەبدوڵا بەیانی بیرم بێنەوە سپینە قەرزی فڵان کەسە بابۆی بەرمەوە تی باوکە بۆ تۆ بەتەمای تا بەیانی بژی وتی ناوەڵە هەر خێرا بەو شۆ چوو قەرزەکەی دایەوە ئەی چی ئەڵێ بۆ خەڵکانی کە قەرز مامەڵە بە قەرزی خەڵکەوە دەکەن و دەست و قۆڵی خەڵک دەبڕن بۆیە وریابین بەڕێزەکانم وابزانن ئاخر جەژنە وابزانە ئاخر قوربانیە لەوانێ جارێش کە من لێرە نەبینیەوە لەوانە جارێش کە تۆ قوربانی نەکەی جارێش کە جەژن نەکەی با فریای خۆمان کەوین لەم فیتنی ئاخر زمانەدا ئیمانەکەمان سەلامەت بێ ئیمانەکەمان ئیمانەکەمان لەسەروی هەموو شتێکەوەیە یا ڕبی خوا ئیمانە سەلامەت بێ خوا ئیمانەکەمان سەلامەت کەی خوایە خەڵک و خاکمان سەلامەت کەی یا ڕبی خوا عقیبەتی هەموو لایەکمان بە خێر بژێڕی خوا جەژنەکەمان لێ پیرۆزکەی ئەم جەژنەمان ببێت بە خێر و خۆشی بەدووادا بێت یا الله خوایە حەجی حاجەکانمان قبول بکەی ئەوانەی لەوێ گیانیان سپاردۆ خوایە میوانی تۆن و بە شەهید قبولیان بکەی یا ڕبی خوایە ئەوانەی مەراقیانە خوایە حەجیان بەنسی بکەی خوایە ناوەکانیان دەربچێنی یا ڕبی خوایە تاعەت و عیبادەت و قوربانی و جەژنیش لە ئێمە قبول بکەی لێمان پیرۆز بکە یا ڕب العالمین خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ئەوانەی نەخۆشیان هەیە خوا شفایان بۆ بنێری خوا شفایان بۆ بنێری یا شافی خوایە ئەو خێزانانی کەوا ئاژاوە کێشانەیە خوایە ئاژاوە لە ماڵیان دەرکەی شەیتان لە دڵەکانیان دەرکەی خوایە ئەوانی کەوا عادزن پێکەوە یا ڕەبی خوایە شەیتان لە دڵەکانیان دەرکەی پێکەوە چاک ببنەوە ڕێزی دروشمەکانی جەژن بگرن یا ڕەبی خوایە بەڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی خوایە ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی خوایە ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی خوایە ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی خوایە کروکچەکانمان بە ئاواتی خۆیان بگەن خوایە ڕەحم بە قوتابیەکانمان بکەی